بەشی هەشت سەرەتا دەبوو مرۆڤی سەرەتایی خۆی بە تەنها هەموو ئەو کارانەی کردوە کە پێویست بوە بە ئەنجامی بگەیەنێت چونکە ئەو کاتە مرۆڤ هیچ خاوەنی کۆیلە نەبوە بۆ ئەوەی لە جیاتی ئەو کارەکانی بۆ بکات لە هەمانکاتیشدا ژنانیش لە چینی ژێردەستەکان نەبوون، واتە وەکو پیاو ئازاد بوون، هەروەها خاوەنی هیچ ئامێر و مەکینەیەک یان ئاژەڵێک نەبووە بۆ ئەوەی لە جیاتی خۆی کارەکانی بۆ بە ئەنجام بگەیەنێت. مرۆڤ بۆ ڕاپەڕاندنی چالاکیە فیزیۆلۆجەکانی تەنها و تەنها پشتی بە خۆی بەستووە و پشتی بە کەسی تر نەبەستووە. زۆر کەس دەڵێن کە مرۆڤی کۆن لە چاو مرۆڤی ئەم سەردەمەمان دواکەوتوو بووە. پێدەچێت ئەم جۆرە بیرکردنەوەیش زیاتر بە هۆی کاریگەری ئەوە بێت کە خەڵکێکی پێیان وایە خوێندنی بەردەوام پەیوەندی بە چالاکی فکری و هونەری بەردەوامەوە هەبێت. وەلێ ئەم بۆچوونە بە هیچ شێوەیەک ڕاست نییە، چونکە ئەم شێوە کولتوورەی ئێمە ناهێڵێت بەرەو تێفکرینێکی پێشکەوتوو خانەکانی چالاکی مێشکمان پێش بخەین. مرۆڤی ئاسایی لەم سەردەمەدا کەمترین ئاستی بیرکردنەوە بەکار دەهێنێت. ئەو تەنها ئەو ڕاپۆرت و ئامارانە دەبینێت کە لە قوتابخانە، یان میدیاکان دەستی دەکەوێت. مرۆڤ بە شێوەیەکی ڕاستی هیچ زانیارییەکی لە ڕێگای سەرنج و تێڕامانەوە دەست ناکەوێت. ئەمڕۆ مرۆڤ بۆ ئەوەی زانیاری دەست بکەوێت هیچ پێویستی بە تێڕامان و زیرەکی تایبەتی خۆی ناکات. تەنها چەند ئامێرێک نەبێت کە پێویستی بە هەندێک زیرەکی هەیە بۆ نموونە تەلەفۆن یان ئوتومبێل، کە پێویستی بە هەندێک زانیاری و خوێندنی سەرەتایی هەیە، وەلێ پاش ماوەیەکی تر کە مرۆڤ فێری لێخوڕین دەبێت، ئەوا تەنها پێویستی بە چالاکی و زیرەکیەکی کەم دەبێت. هەروەها مرۆڤ لە سەردەمی ئەمڕۆمان بە توێژی ڕۆشنبیرانیشەوە، هیچ بیر لە کێشە فەلسەفی و ئایینی و تەنانەت سیاسییەکانیش ناکاتەوە. ئەو عادەتی بەوە گرتووە کە گوێ بۆ هەندێک دەستەواژەی دووبارەکراو بگرێت کە هەندێک قسەکەری سیاسی و ئایینی دەیکەن، یان کتێبێک لەبارەی سیاسەت یان ئایین دەخوێنێتەوە کە کەسێکی تر لە بارەی ئاین و سیاسەتەوە نووسیویەتی. واتە مرۆڤ لە ڕێگای تێڕامانێکی زۆر و چالاکی و زیرەکی ناگاتە ئەنجامێک. ئەو تەنها ئەو ڕێگایە هەڵدەبژێرێت کە لەگەڵ چینە کۆمەڵایەتیەکەیدا دەگونجێت. بە دڵنیاییەوە ئەگەر مرۆڤێکی سەرەتایی بخەینە ناو دەزگایەکی ڕۆشنبیری ئەمڕۆمان، ئەوا ڕۆشنبیرییەکی زۆر کەم و دیاریکراوی هەیە، چونکە ئەو پێشتر وا ڕاهاتووە کە تەنها پشت بە سەرنجەکانی خۆی ببەستێت بۆ ئەوەی شتی نوێ فێر بێت. ئەو چاودێری کەشوهەوا، هەڵسوکەوتی ئاژەڵ و مرۆڤەکانی تر دەکات. ئەو هەموو ژیانی بەستراوە بەو داهێنان و چالاکیانەی خۆیەوە، کە ئەمەش تەنها لە ڕێگای کار و کردارەکانی خۆیەوە دەستی دەکەوێت، نەک لە ڕێگای فێربوونی بیست وانەی ئاسانەوە. ژیانی مرۆڤی سەرەتایی بریتییە لە پرۆسێسێکی فێربوونی بەردەوام. دەبلیو ئیس لۆگین وێنەیەکی زۆر نایابی لە بارەی چالاکی عەقڵی مرۆڤی سەرەتاییەوە کێشاوە، کە خەریکی ڕاوکردنە، بە داخەوە لێکۆڵینەوەی مەنهەجی زۆر کەممان هەیە، کە ئەوە بسەلمێنێت کە مرۆڤی سەرەتایی شارەزایی و زانیاری زۆری لە بارەی جیهانی سروشتی هەبووە. مرۆڤی سەرەتایی تەنها لە ڕێگای بینینەوە شارەزایی لە باری ئاژەڵەکانەوە دەستکەوتووە، بۆ نموونە شیردەرەکان یان خشۆکەکان، ماسی یان باڵندە و حەشەرات و تەنانەت شارەزایی دەربارەی ڕووەکەکانیش هەر لە ڕێگای بینینی تایبەتی خۆیەوە بەدەستکەوتووە. لە هەمان کاتیشدا هەر لە ڕێگای بینینی خۆیەوە شارەزایی لە بارەی بەرزبوونەوە و نزمبوونەوەی شەپۆلی دەریاکان، دیاردە ئاسمانی و سروشتیەکان، زانستی و فەلەکناسی دەستکەوتووە. دیارە لە هەندێک تێڕامانی تر لە بارەی جیهانی سروشتی کە توانی پێشیان بخات و جیاوازی لە نێوان دیاردەکان بکات. لێرەدا پێم خۆشە تەنها ئاماژە بە کولتوری سیستەم و نەریتی ڕاوکردن بکەم کە کاریگەری لەسەر مرۆڤ هەبووە، مرۆڤی سەرەتایی یان ڕاوچی، شارەزایی لە بارەی هەڵسوکەوتی ئاژەڵەکان و جەستەیان هەبووە. سەرەتا خۆی جێگیر کرد، پاشان دەستی کرد بە جێگیرکردنی ئاژەڵ و ڕوەکەکان، بەم مانایە بێت، ڕاوکردن قوتابخانەیەکی مەزن بوو بۆ مرۆڤ بۆ ئەوەی فێربێت، هەروەک دەبلیو ئێس لۆگین دەڵێت. مەسەلەیەکی تر کە زۆرباسی لێوە دەکەن و چالاکی عەقڵی مرۆڤی ئەمڕۆیان پێ دەشێوێنن، ئەویش هونەری خوێندنەوە و نووسینە، خەڵکی پێیان وایە کە بوونی ئەم هونەرە، خوێندنەوە و نووسین، نیشانەی پێشکەوتنی مرۆڤی ئەمڕۆمانە لە چاو مرۆڤی سەرەتایی. زۆر جار سەیر دەکەیت حکومەت هەوڵێکی زۆر دەدات بۆ ئەوەی ڕێژەی نەخوێندەواری نەهێڵێت و پڕۆگرامێکی زۆر بۆ نەهێشتنی نەخوێندەواری دادەنرێت، هەروەک بڵێیت نەخوێندەواری نەخۆشیەکی عەقڵی بێت. زۆر جار پێشکەوتنی گەلان بە ڕێژەی نەخوێندەواری دەپێورێت، دیارە جگە لە بوونی ژمارەی ئۆتۆمبێلیش کە ئەمەش بە یەکێک لە نیشانەکانی پێشکەوتنی گەلان دادەنرێت. ئەمانە لە بیریان دەچێت کە ئەو گەلانەی یان نەتەوانەی کە خوێندەواری تەنها توێژێکی کەمی کۆمەڵگا دەیزانن، وەکو پیاوانی ئایینی یان زاناکان و قوتابیەکان، یان لەوانە بێت بە هیچ شێوەیەک ئەو گەلە خوێندەواریی تێدا نەبێت، بەڵام ئەم گەلانە خاوەنی بیرەوەرییەکی تایبەتن. ئەمڕۆ مرۆڤی نوێ زۆر بە زەحمەت لەوە تێدەگات کە دەقە زۆرەکانی فیدا و دەقە ئایینیەکانی بوودی، کتێبەکانی سەردەمی کۆن، هەموویان نەوە لە دوای نەوە سەرزارەکی وەرگیراوە بۆ ماوەی سەدان ساڵ پێش ئەوەی بنووسرێتەوە. بە شێوەیەکی تەقلیدی یەهودیەت بە شێوەیەکی زارەکی لە نەتەوەیەکەو بۆ نەتەوەیەکی تر بە ئەمانەتەوە گوێزراوەتەوە. هەر لەم بارەیەوە دەمەوێت ئەوەش بڵێم کە خودی خۆم لە ڕێگای چاودێری کردنی خەڵکیەوە ئەم ڕاستیەم بۆ دەرکەوتووە. بۆ نموونە جوتیارە مەکسیکیەکان کە تەنانەت خوێندەواریشیان هەبێت، بەڵام خۆیان بە خوێندنەوە و نووسینەوە خەریک ناکەن، بەڵام ئەمان خاوەنی بیرەوەری یان زاکیرەیەکی بەهێزن و ئەم هەستەیان بە شێوەیەکی باش کار دەکات. لە پەڕاوێز نووسراوە. ڤێداکان کتێبی پیرۆزی هیندۆسەکانە کە لە هەشت سەد بەرگی کتێب پێک دێت، بریتییە لە زیاتر لە دە بەیتی شیعری و تێیدا نەریت و یاسا و ڕێساکانی ئایینی هیندۆسی بەیان کردووە. پێش سێ هەزار ساڵ نووسراوە. هەرچەندە مێژووەکەی زۆر لەوە کۆنترە و پێشتر هەر بە زارەکی و نەوە لە دوای نەوە لە پەرستگاکانی هیندۆسەکاندا بە خەڵکی وتراوە. ئەم ڕاستییە هەموو کەسێک دەتوانێت لە ڕێگای سەرنج و چاودێرییەوە بووی دەربکەوێت. هیچ کاتێک مرۆڤ پێویستی بەوە نەماوە کە ئامارەکان لە دەماغیدا خەزن بکات، چونکە لە دەزگایەکی یەدەگی، احتیاط، تایبەتدا خەزن دەکرێت، وەکو پارچە وەرەقەیەک یان شریتی تسجیل، ئەوا وا هەست دەکات کە هیچ پێویست ناکات بیر بکاتەوە، چونکە ئەم شتانە بە شێوەیەکی باش دەتوانێت لە دەفتەری سەرنجەکانیدا بینووسێت. لەم حاڵەتەدا خانەی بیرکردنەوە تووشی کێشە دەبێت. چونکە هیچ ڕاهێنانێکی پێناکرێت. ئەمڕۆ دەتوانین هەست بەوە بکەین کە زۆربەی خەڵکی خۆیان لە بیرکردنەوەیەکی زۆر دەپارێزن. تەنانەت ئەگەر دەرزیشیان لێ بدەیت، حەز بە بیرکردنەوەی زۆر ناکەن. ئەمەش دەتوانین بە جوانی بۆمان دەربکەوێت، بۆ نموونە سەیر دەکەیت فرۆشیارێک لە فرۆشگاکەیدا، هیچ خۆی هیلاک ناکات و ئامێرێکی هێناوە لە جیاتی خۆی هەموو کارەکانی بۆ دەکات. لێرەدا مەبەستی نووسەر لەو ئامێرانەیە کە لە دووکانەکە بەکار دێت، وەکوو حاسیبە، تەرازوو، ئامێری پاککردنەوە و هەتا دوایی. دەتوانین ئەم چالاکییە مەزنەی مرۆڤی سەرەتایی لە هونەردا ببینین. پێش سی هەزار ساڵ، تڕاوچییە سەرەتاییەکان یان ئەو کەسانەی کە بەدوای خۆراکدا دەگەڕان، وێنەی دەگمەنی ئاژەڵ و مرۆڤیان کێشاوە، کە هەندێکیان لە ئەشکەوتەکانی باشووری فەرەنسا و باکووری ئیسپانیادا ماونەتەوە. ئەم تابلۆیانە زۆر جوان کێشراون، تەنانەت ئەو مرۆڤانەی کە چاویان بە تابلۆکانی مامۆستا مەزنەکانی وێنەکێشانی ئەم سەردەمەی ئێستاشمان کەوتبێت، هەست بە جوانییەکی زۆر لەو وێنە کۆنانە دەبینن. ئەو وێنانە چێژێکی بەهێز بە چاو دەبەخشن، بەڵام گەر ئێمە ئەو کەسانەی کە ئەم وێنانەیان کێشاوە بە وێنەکێشی مەزندا بنێین و نازناوی، داڤینشی و ڕامبرانتیان لێ بنێین، ئەوا ناتوانین بە هەمانشێوە وەسفی ئەو کارە قوڕی و ئامێرانەی تر بکەین کە مێژوویان بۆ سەردەمی پێش مێژوو دەگەڕێتەوە. زۆر لە بارەی ئەموێنانەوە وتراوە. خەڵکێکی دەڵێن کە ئامانجی ئەموێنانە سیحر بووە، یان بۆ یارمەتیدانی ڕاوکردن بووە، یان بە مەبەستی پاراستن لە ڕۆحی خراپ کێشراون. ئامانجی ئەموێنانە هەرچییەک بووبێت، وەلێ هیچ پێویستی نەدەکرد بەم شێوە نایاب و جوانە بکێشرێت. لە لایەکی ترەوە، ڕازاندنەوەی کارە قوڕیەکان و ئامێرە کۆنەکان کە بە شێوەیەکە داهێنانی لێ دەبارێت، ئەم ڕازاندنەوە هونەری و مەزنە ئەو ڕاستیەمان بۆ دەسەلمێنێت ئەو کەسانە پەرۆشیەکی زۆریان بۆ هونەری جوان و نایاب هەبووە. لە پەڕاوێز نووسراوە. ڕامبراند لە ساڵی هەزار و شەش سەد و شەش لە هۆڵەندا لە دایک بووە و لە ساڵی هەزار و شەش سەد و شەست و نۆ کۆچی دوایی کردووە. یەکێکە لە تابلۆکێشە ناودار و کلاسیکیەکانی جیهان. تابلۆکانی گوزارشت لە داهێنان و جوانی گەورە دەکەن و شارەزاییەکی زۆر باشی لە بەکارهێنانی ڕەنگدا هەبووە. هەتاوەکو ئێستاش لە زانکۆکانی جیهاندا وەک مامۆستایەکی مەزنی تابلۆکێشان دادەنرێت و تابلۆ و کارە هونەریەکانی جێگای بایەخ و گرنگی پێدانن. لیۆناردۆ داڤینشی، لە ساڵی هەزار و چوار سەد و پەنجا و دوو لە ئیتاڵیا لەدایک بووە و لە ساڵی هەزار و پێنج سەد و نۆزدە دا کۆچی دوایی کردووە. تابلۆکێش و زانای ماتماتیک و ئەندازیارێکی گەورەی ئیتاڵییە و بە یەکێک لە سیمبولە مەزنەکانی قۆناغی ڕێنیسانسی ئەوروپا دێتە ژماردن. داڤینشی یەکێکە لە تابلۆکێشە ناودار و کلاسیکییەکانی جیهان. تابلۆکانی گوزارشت لە داهێنان و جوانی گەورە دەکەن و شارەزایەکی زۆر باشی لە بەکارهێنانی ڕەنگدا هەبووە. هەتاوەکو ئێستاش لە زانکۆکانی جیهاندا وەکو مامۆستایەکی مەزنی تابلۆکێشان دادەنرێت و تابلۆ و کارە هونەرییەکانی جێگەی بایەخ و گرنگی پێدانن. خاوەنی کۆمەڵێک تابلۆی ناودارە، لە پێش هەموویانەوە مۆنالیزا بە یەکێک لە کارە دانسقەکانی مێژووی هونەر دادەنرێت. هەتاوەکو ئێستا تەنها باسی ئەو شارستانیانەم کرد کە زۆر سەرەتایین. دەربارەی ڕاوچیە سەرەتایی و خەڵکێکی کە تەنها بەدوای خۆراکدا دەگەڕان، ئاخۆ ئێمە چی لەبارەی ئەو شارستانیانەوە دەزانین کە بەلایەنی کەمەوە لەگەڵ دروستبونی مرۆڤی تەواو عاقڵەوە هەمانە کە وا مەزەندە دەکرێت لە نێوان چل بۆ پەنجا هەزار ساڵ پێش ئێستا بووە. ڕاستە ئەمان هەندێک شتیان بە دەستی خۆیان دروست کردووە، وەلێ ئەمانە خاوەنی کۆمەڵێک چالاکی زۆر بوون لە پراکتیزەکردنی توانا عەقڵیەکانی خۆیان، بە تایبەت لە بوارەکانی بیرکردنەوە و سەرنجدان و خەیاڵکردن و نەحت و وێنەکێشاندا. گەر یەکێک بیەوێت وەسفی ئەو پەیوەندییە بکات کە دەکەوێتە نێوان سنووری کردار و سنووری قسە یان بوون، ئەوا زۆرە. بۆ نموونە ئەگەر ئێمە وا دابنێین کە لە کۆمەڵگە سەرەتاییەکاندا سنووری قسە هەبووە، بەڵام سەد بەرامبەر سنووری کردار هەبووە. بەڵام لە کۆمەڵگای ئەمڕۆماندا ڕێژەکەی پێچەوانەیە، سەد سنووری قسە هەیە و لە بەرامبەردا یەک سنووری کردار. مێژوو کۆمەڵێک وانەی گرنگمان پیشان دەدات کە ئەم پێوانە توندڕەوە و دژبەیەکەمان بۆ دەردەخات. بۆ نموونە، هاوڵاتیانی یۆنانی کۆن بە تایبەت لە قۆناغی گەشەسەندنی دیموکراسی یۆناندا، مرۆڤ بە کۆمەڵێک شتی زۆرتر دەورە درابوو، لە سەردەمەکانی کۆندا تەنها ڕاوکردن بوو، لەگەڵ ئەوەشدا پەرۆشیکی زۆریان بۆ کۆمەڵێک چالاکی هەمەجۆر و کاروباری دەوڵەتیش هەبوو. مرۆڤ لەم قۆناغەدا مێشکی خۆی بە پلەیەکی زۆر پێشخست و عەقڵی خۆی تا سنورێکی تایبەت و دەگمەن بەکاردەهێنا. مرۆڤ پەرۆشیەکی زۆری بۆ هەردوو بواری هونەری و فەلسەفی هەبووە. ئێمە لەوە زیاتر چیمان دەوێت، کە ئەم گەلە خاوەنی شانۆگەری مەزن بووە، کە هەردوو نووسەری مەزن، سۆفۆکلیس و ئەسخلیۆس، نووسیویانە. ئەم شانۆگەریانە سروشتێکی مەزنی هونەر بوون، کە لەو کاتەدا لە ئەسینادا نمایش دەکران. بەڵام ئاخۆ چی لەبارەی کەسێکی دەڵێیت، کە ئەمڕۆ لە شاری نیویۆرکی مۆدێرندا دەژی. ئاخۆ کاریگەریی ئەو فیلم و شانۆگەرییانە چەندە لەسەری و تا چەندە هەستی دەهەژێنێت؟ هەمان وێنەشمان لەبارەی ژیانی پیشەیی مرۆڤ لە سەردەمی سەدەکانی ناوەڕاستدا دەست دەکەوێت. ڕاستە هەندێک جیاوازە، بەڵام ئەویش بەو شێوەیە کە پێشتر وەسفمان کرد. مرۆڤ لەم سەردەمەدا کارەکەی خۆی زۆر بە گرنگی و بە پەرۆشیەوە بە ئەنجام دەگەیاند. ئەگەر مێزێکی دروست بکردایە، ئەوا ئەو مێزە لە ئەنجامی کار و چالاکی و ئەزموون و کارامەیی خۆیەوە بەرهەم دەهات، بۆ هەموو کارەکانی تەنها پشتی بە خۆی دەبەست. لە پەنا ئەمەشدا بە کۆمەڵێک چالاکی تری گشتیەوە خەریک بووە، وەکوو، گۆرانی وتن و سەماکردن و خزمەتکردنی کڵێساکەی. جوتیارەکان لە بارەی مادیەوە وەزعیان زۆر خراپ بوو، ئەوان هیچ ئازاد نەبوون، بەڵام لە هەمان کاتیشدا کۆیلە نەبوون، بە دڵنیایەوە کارکردن لە کێڵگەکان هیچ خۆشبەختی نەبووە. لێرەدا من باسی ئەو سەردەمە دەکەم کە بە شێوەیەکی خراپ باری ژیانی جوتیاران تێکچووبوو، واتە سەدەی شازدە. بەڵام لەگەڵ ئەوەشدا بەشداربووە لە ژیانی کولتووری و گەلەکەی و خۆشیشی تێدا بینیوە. جوتیارەکان و پیشەییەکان کاریان دەکرد و ڕەنجیان دەکێشا. ژیان بە هەرچۆنێک گوزەرا بێت، بەڵام هەموو کارەکانیان لە ئەنجامی چالاکی و ئەزموون و لێوەشاوەیی خۆیانەوە بەدەست دەهێنا. تەنانەت لە پیشەییەکانیش کە لە ڕووی کۆمەڵایەتی و مالییەوە زۆر لە جوتیارەکان پێشکەوتووتر بوون، خاوەنی تەنها ماڵەکەی و ئامێرەکانی خۆی بوو، ئەو تەنها ئەوەی دەست دەکەوت کە دەیتوانی بە پێی ئەو پێوانە تەقلیدیەی ئەوسا لە ناو چینە کۆمەڵایەتیەکەی خۆیدا ژیان بەسەر بەرێت. لە هەمان کاتیشدا شتی زیاتری نەدەویست یان شمەکی زۆرتری دەست بکەوێت، ئامانجی ئەمان کۆکردنەوەی سامان و دەوڵەمەندبوون نەبوو، بەڵکو تەنها دەیانویست ئەو شتانەی موڵکی خۆیانن بەتایبەت ئامێرەکانی باش بەکاریان بهێنن بۆ ئەوەی بە خۆشبەختی خۆی بگەن. مرۆڤی مۆدێرن لە کۆمەڵگای سیبرانی هێندەی ژمارەی ئەستێرەکانی ئاسمان دەوروپشتی بە شمەکی زۆر گیراوە، بە دڵنیاییەوە دەوترێت کە مرۆڤ ئەم شمەکە زۆرانەی دروست کردووە، بەڵام ئاخۆ لە ڕاستیدا مرۆڤ ئەم شتانەی بە دەستی خۆی دروست کردووە؟ کرێکارێک لە کارگەیەکی مەزندا هیچ بەرهەمی نییە، بە دڵنیاییەوە ئەو بەشداری لە دروستکردنی ئوتومبێل یان سەلاجە یان مەعجوونی دداندا دەکات، بەڵام لەسەر ئەو بنەمایەی کە کارە پیشەسازییەکە بۆی داڕشتووە. ئەو هەڵدەستێت بە هەندێک چالاکی ڕۆتینی، هەندێک بورغی، یان مەکینە دەجووڵێنێت. خاوەنی کارگەکە تەنها ئەو کرێکارە دەبینێت کە لە هێڵی کۆتایی بەرهەمەکەدا ڕاوەستاوە. بەڵام خەڵکی تر تەنها بەرهەمەکە دەبینن کە لە شەقام و بازاڕەکاندا دانراوە. ئەوان مەبەستیان لە کرێکارەکان، خاوەنی ئوتومبیلێکی هەرزان باین. ئەوان تەنها ئەو ئوتومبیلە گرانانە دەبینن کە خەڵکانێکی دەوڵەمەند هەیانە. بەڵام ئێمە ناتوانین بڵێین کە تەنها ئەم کرێکارە ئوتومبێلەکەی دروست کردوە، چونکە ئامێرەکان ئەم ئوتومبێلەیان دروست کردوە و ئامێری تریش ئەم ئامێرانەی دروست کردوە. لێرەدا کرێکار سیفەتی ئامڕازێکی زیندوی هەیە، واتا ناتوانین بڵێین مرۆڤێکی کامڵە ڕاستە ئەو بەشداری لە بەرهەمهێنانی شتێک دەکات، بەڵام ڕۆڵی لە بەرهەمهێنانی شمەکەکەدا تەنها ئەو ڕۆڵانەیە کە ئامێرەکان ناتوانن خۆیان بیکەن یان ئەو کارانەی کە نرخیان زۆر کەمە. پێدەچێت ئەندازیارێک یان نەخشەکێشێک یان میکانییەک بڵێت من ئەم ئوتومبێلەم دروست کردووە، بەڵام ئەمە هیچ ڕاست نییە. ئەوان بەشداربوون لە دروستکردنی ئوتومبێلەکەدا، بەڵام ئەوان دروستیان نەکردووە. لە کۆتاییشدا بەڕێوبەر یان کارگێڕی کارگەکە ئیدیعای ئەوە دەکەن کە ئەوان ئەم ئۆتۆمبێلەیان دروست کردووە چونکە ئەمان ئیدارەی پرۆسەی بەرهەمهێنانەکەیان کردووە. بەڵام ئەم بۆچوونە زۆر لە بۆچوونی ئەندازیارەکە هەڵەترە. ئێمە نازانین ئاخۆ لە ڕووی فیزیکییەوە بوونی ئەندازیارەکە پێویستە بۆ پرۆسەی بەرهەمهێنانی ئۆتۆمبێلەکە. زۆرجار ئەندازیارەکان ڕۆڵی خۆیان بە سەرەکی دادەنێن، بەڵام ئەم بۆچوونە ڕاست نییە. هەروەک چۆن سەرکردەیەکی سەربازی ئیدیعای ئەوە دەکات کە خۆی سەنگەرێک یان قەڵایەکی گرتبێت، بەڵام لە ڕاستیدا ئەم سەرکەوتنە سەربازەکان بە ئەنجامیان گەیاندووە، واتە ئەوا سەنگەر یان قەڵاکەیان گرتووە و سەرکردە سەربازییەکە هیچی نەکردووە. ئەوان هێرش دەکەن، ئەوان بریندار و دەکوژرێن، بەڵام ئەو تەنها هاتووە نەخشەکەی کێشاوە و سەرپەرشتیی هەڵمەتە سەربازییەکەی کردووە. زۆرجاریش لە سەرکەوتنێکی سەربازیدا لە ئەنجامی هەڵەی سەرکردە سەربازیەکەی لایەنەی دوژمنەکەدا دەبێت، هەر بۆیە سەرکەوتنی سەربازی لە ئەنجامی هەڵەی دوژمنەوە بەدەست دەهێنرێت. لە بارەی ڕۆڵی بەرهەمهێنانی کارە ئیداری و تەوجیهیەکان زۆر درێژەی پێنادەم، دەمەوێت بەم شێوەیە کۆتایی بەم باسە بهێنم. لە بارەی بەڕێوبەرەوە. کاتێک کە ئوتومبێلەکە هێڵی بەرهەمهێنانەکەی کۆتایی پێ دێت، لە سیمایەکی فیزیکییەوە بۆ شمەکێکی بەکارهێنان دەگۆڕێت، ئەمەش مانای ئەوە دەگەیەنێت کە ئوتومبێلەکە هیچ گرنگییەکی بۆ ئەو نامێنێت، ئەویش بەهۆی نرخی بەکارهێنانە ڕاستەقینەیەکەیەوە، هەروەها بەهۆی نرخە بەکارهێنانە وەهمییەکەشیەوە، کە لە ڕێگای ڕیکلامەکانەوە کە مێشکی موشتەرییەکان تێکدەدات، زۆر جار ئەم ڕیکلامانەش هیچ پەیوەندییان بە مادەی سەرەکی ئوتومبێلەکانیشەوە نییە، ئەمەش سەرەتا مێشکی ژنەکان تێکدەدات هەتا دەگاتە ئەو ئوتومبێلانەی کە سیمایەکی پیاوانەیان هەیە. ئوتومبێل کە بریتییە لە شمەکێک، بە واتایەکی تر بەڕێوبەرەکە فەرمانی دەرکردووە کە ببێتە ئوتومبێلێکی ڕاستەقینە و باش، کە خاوەنی چەندین سیفاتی قازانج بەخش بێت کە وای لێ بکات جازبیەتی فرۆشتنی هەبێت. مرۆڤی مۆدێرن لە چاو مرۆڤی کۆندا دەتوانێت کاریگەری زۆرتر بەسەر عالەمی مادیەوە دابنێت، بەڵام ئەم کاریگەریانەش گەر سەیری ئەو چالاکیە فیزیکی و زهنیانە بکەین کە مرۆڤ دەیکات شێوەیەکی یەکسان نیە، بۆ نمونە لێخوڕینی ئوتومبیل پێویستیەکی زۆری بە چالاکی و زیرەکی و هێزی جەستەیی و داهێنانێکی زۆر نیە، بەڵام فڕۆکەوانی پێویستی بە زیرەکیەکی زۆر هەیە. خستنەخوارەوەی بۆمبێکی هایدرۆجینی پێویستی بە هیچ زیرەکیەک نیە. بە دڵنیاییەوە هەتاوەکو ئەمڕۆش کۆمەڵێک کار هەن کە پێویستیان بە چالاکی و هێزی جەستەیی و زیرەکی زۆر هەیە، بۆ نموونە وەکوو کارە پیشەییەکان، دکتۆرەکان، زاناکان، هونەرمەندەکان، ئەو کرێکارانەی کە پێویستیان بە زیرەکی زۆر هەیە، دەرمانخانەکان، فڕۆکەوانەکان، جوتیارەکان و هەتا دوایی. بەڵام زۆربەی خەڵکی ژیانی ئاسایی خۆیان بەسەر دەبەن بەبێ ئەوەی هیچ چالاکی و زیرەکی و داهێنان و خەیاڵیان بەکار بهێنن. ئەمڕۆ کاریگەرییە فیزیکیەکان واتە بەرهەمهێنان لەگەڵ چالاکیی مرۆڤدا یەکسان نییە. ئەم جیاوازییەی نێوان چالاکی یان زیرەکی لەگەڵ بەرهەمهێنان یەکێکە لە نەخۆشیەکانی کۆمەڵگای مۆدێرن، چونکە ئەمە دەبێتە هۆی ئەوەی کە هەوڵ و چالاکی کەمبێتەوە، ئەویش لەبەر ئەوەی کە هیچ پێویست نییە. لێرەوە دەگەینە یەکەمین دەرئەنجامی ئەم قسە و باسانە، بە پێچەوانەی ئەو بۆچوونە بڵاوەی کە دەڵێت، گوایە مرۆڤی مۆدێرن بە سەر سروشتدا زاڵە. مرۆڤی مۆدێرن بە شێوەیەکی سەرەکی و تەواوەتی لە بەرامبەر عالەمی خۆی لاوازە. ئەو تەنها کاتێک بە بەهێزی دەردەکەوێت، ئەوکاتەی کە دەیەوێت بە شێوەیەکی تایبەتی و کەم بەسەر سروشتدا زاڵ بێت، بەڵام ئەم دەسەڵاتدارییەشی بەو شێوەیە نییە، چونکە ئەمە دەرئەنجامی هێزی سروشتی مرۆڤ نییە، بەڵکو ئەمە لە ئەنجامی کاری مەکینە گەورەکان بووە کە وا لە مرۆڤ دەکەن بەسەر سروشتدا زاڵ بێت بەبێ ئەوەی خۆی هیچ چالاکی و هەوڵێک بدات یان بڵێین هیچ بوونێکی خۆی بسەلمێنێت. لێرەوە بۆمان دەردەکەوێت کە مرۆڤ بە شێوەیەکی توند وابەستەی ئامێر و مەکینەکان بووە، ئەو بەهۆی ئەمانەوە بەهێزە، بەڵام کاتێک ئەم ئامێرانەی نەبێت بە شێوەیەکی سەرەکی پشت بە هێزی خۆی ببەستێت، دەبینیت وەکو منداڵێک وایە کە خاوەنی هیچ جۆرە هێز و توانایەک نییە. کاتێک مرۆڤ لە سەردەمەکانی پێشوودا لەو باوەڕەدا بووە کە خوداکەی هێزی پێ دەبەخشێت، کە ئەمەش تەنها بریتی بوو لە وەهمێک، تەنها کاتێک خوداکەی دەپەرست هەندێک هێزی دەست دەکەوت، ئەمەش بەسەر بیری خوداپەرستیدا دەسەپێت. بۆ جەختکردنەوەی زیاتر لەسەر ئەم خاڵە، هەردوو خواوەندی، بەعل و عەشتار، زۆر جیاواز بوون لەو شێوەیەی کە مرۆڤ بیری لێ دەکردەوە. ئەم خودایانە هەر وەک یەکێک لە ڕەخنەگران وەسفیان دەکات، تەنها بریتی بوون لە پارچەیەک تەختە یان بەرد، بەڵام هێزەکەی ئەو هێزە بوو کە مرۆڤەکان پێیان بەخشیبوو. لە پەڕاوێز نووسراوە، عەشتار خودای جوانی و خۆشەویستی و جەنگ بووە. لە ناو شارستانیەتی بابلی کۆندا، یەکێک بووە لە خواوەندە گەورەکانی شارستانی میزۆپۆتامیا. بەعل، مانای مەلیک یان خودا، خواوەندی جەنگ بووە لای کەنعانیە کۆنەکان، لە سەردەمی زوودا یەکێک بووە لە خوداوەندە پیرۆزەکانی وڵاتی شام و ئاسیای ناڤین. بەڵام ئامێرەکان تەنها پارچەیەکی مەعدەنی ناچالاک نین، بەڵکو ئەمان عالەمێک لە شمەکی هەمەجۆر دروست دەکەن، بە دڵنیاییەوە مرۆڤیش پشتیان پێ دەبەستێت، بەڵام بە دڵنیاییەوە؟ هەر بە هەمان شێوەی خوداکانی جاران کە مرۆڤ خۆی نەخشەی بۆ داڕشتوون و دروستی کردوون، ئەمڕۆ ئامێرەکانیش بوونەتە خوداکانی جاران. ئەم ئامێرانەش لە ئەنجامی خەیاڵ و عەقڵی مرۆڤەوە دروست بوون، کە لەگەڵ تێکەڵبوونی زانست و خەیاڵ ئەم ئامێرانە دروست بوون و دەتوانن شتی زۆر دروست بکەن. کە لە سەر ئەرزی واقع شتێکی زۆر نایابن، بەڵام ئەم ئامێرانە هەر خۆشیان بوونەتە گەورەی ئەم شمەکانە. بە پێی ئەفسانەی یۆنانی، برۆمیسۆس ئاگری بە مرۆڤ بەخشی بۆ ئەوەی لە ژێر دەستی سروشت ڕزگاری بکات. لەم سەردەمەدا مرۆڤ خۆی خستە ژێر دەستی ئاگر کە پێشتر ڕزگارکەری بوو. ئەمڕۆش مرۆڤی مۆدێرن هەمان دەمامکی بەستووە، چونکە ئەمڕۆ مرۆڤ بێهێز و لاوازە، چونکە بۆ هەموو شتێک پشت بەو ئامێرانە دەبەستێت کە خۆی دروستی کردوون. هەر بۆیە لەمڕۆ بەدواوە ئەو کەسانەی کە سەرکردایەتی ئەو کۆمەڵگایانە دەکەن کە ئامێر بەرهەم دەهێنێت، بە شێوەیەکی باش پشت بە ئامێر دەبەستن، هەروەها دەکەونە بارێکی دژوار و ترسەوە. ئەگەر ئەم ئامێرانەیان لە دەست دەربچێت، وای لێ دێت کە ئەم کەسانە هەموو پایە و نازناوی کۆمەڵایەتی خۆی بدۆڕێنێت، یان هەر وەکو زیندەوەرێکی لێ دێت کە ڕووبەڕووی ئەم پرسیارە ببێتەوە، من کێم؟ بە کورتی، مرۆڤی مۆدێرن خاوەنی زۆر شتە، هەروەها زۆر شتیش بەکاردەهێنێت بەڵام لاوازیشە هەموو جومگەکانی هەست و بیرکردنەوەی خامۆشە هەروەک چۆن کاتێک ماسولکەیەک کە بەکاری نەهێنیت دەمرێت ئەو لە هەموو گۆڕانکارێکی چارەنوسساز دەترسێت چونکە هەر تێکچونێک لە شیرازەی کۆمەڵگا مانای پشێوی و هەراو داڕمان و مەرگ دەگرێتەوە لای ئەو. لێرەدا مەرگ مانا فیزیکیەکەی ناگرێتەوە لای ئەو، بەڵکو مەرگی ناسنامەکەی دەگەیەنێت.